و وەختێک کە ئەو ئێرتباتە نەدرا تەبان ئەو ئیبهامانە پەیا ئەبن و وتمان کە شتێک وا ئەسمینان بەدڵات لە زمینەی ڕۆشنکردنەوەی ئەم ئیفامانە نییە جارێ ئەوەی کە ئەم شوبهە ئەهلی کتاب ئێڵقایان کردێت کە زۆر ڕۆشنە لە ئایەکان تا ئەوێ کە من خەبرم بێت هەر نەچوون بە دەوریا و بەحسیان نەکرد و لەوەش مهمتر ئەوەی کە بۆچی سەفا و مەروە ئەسباتیان هەیە بە ئەدای نەوەیەک لە مەراسمی بەندەگیەوە بۆخوا ئا ئەوەیش شتێکی ئیتمینان بەخش بە قەلب نییە لەبارەیان ئەبێ خصوصیەتێک بۆ سەفا و مەروە ببێ کە وەختێک ئینسان ئەیان بینێ بکەوێت هۆتی نەوەیەک لە مەراسمی بەندگی وەخوا کە ئەو گەرانەیەیاندا جا ئەو خصوصیەتە چیە خوازان فەرمێ بەڕاستی دیارەکە لە دەب ئەوی شوفیەکەوە ئەهلی کتاب ئێڵقایان کردووە ئەمە فەرمێ بەس لازمە کە بە تەکیدەوە بەڕاستی سەفا و مەروە بەعضێکن لەو شتانەی وا ئەگەر ئینسان بە وردی ئینسانێکی ورد و دەقیق ملاحەزەیان بکە هەی ئەما بە بەعضێک لە مەراسمی بەندەگی مخلسانە بۆخوا سەفا لە لغەتا جەمعی سەفاتە بە مانای تاشەبەر بەرزی گەورەی سستی ساف و مەروە یانێ بەردە شەخاخ جا دیارەکە کێوی سەفا لەو تاشە بەردانی بەسەرۆ بووە وا نازانم ئێستایش ماوە بەسەر ئێرانە و کێوی هەروەش بەر لە چەخماخی بەسەرەوە بوو سەفا دیارە لە کەمێک سەفە بەمانای پاک و خاوێنی چونکە ئەو نەوە بەردانە پاک و خاوێن خۆڵ و خەوش و خاڵ بەسەریانەوە نانێتن مەروەیش کەوتمان یانێ بە بچەخمان ئەبێ نەزەر بە ئەمەی کە ئەو کێوە ئەو نەوابەردەی بەسەرەوەیە و ئەو کێوەکەی تریش ئەو نەوابەردە خصوصیەتێک بۆ ئەم دوو کێوە ببێ کە دوای ئەوەی وا حەج یا عمرە ئەنجام درا و تەواو کرا بەندەگانی خوا بڕۆن بگەڕێن بەو دوو کێوە نەزەر بەو خصوصیەتە ملاحظەی ئەو خصوصیەتە بیان خاتەوە بیری ئەو نەوە مەراسمە لە مەراسمەکانی بەندەگی خوا و بڕۆن و ئەوە ئەنجام إن الصفا والمروة من شعائر الله ئەوتیشمان کە ئەمەیش هەر ئەوەیە و بەیانی فەرقێک دەقێک کە لە بەینیانە بوو لەمەو پێشکرا هەر کەس ئەم یا ئەوی ئەنجامدا قەی ناکە خۆی بخاتە زەحمەت و بڕوا بگەڕێت پێیاندا بە سەفاڵەوە ئەگەر ئاوا کارێ بکە تا حەوت دەور گەڕێ پێیاندا. وەختێک کە حەج بەو تەفسیڵە ئەنجام ئەدرێت و تەواوەدێ یا عمرە ئەنجام ئەدرێت دوای ئەوە بەندەکانی خوا ئەگەر چی تکلیفێکیان لەسەر نەماوە و ئەتوانن بگەڕێنەوە بۆ لێو شوێنی خۆیان ئەمما بیرێک ئەکەنەوە کە ئەوەتا لەو لاوە دوو تەپە هەن بەناو سەفا و مەروە هەرکام نەوعێک فەرد بەو خصوصیەتانەوە وا بەسەریانەوە ئەوان سەرێکیش لەو دوو ئەدەن دیۆنیان لەکەن و ئەگەڕێن پێیاندا و بەو کاگەڕانە یەکێکتر لە مەراسمی بەندگی مخلفانە بۆ خالقی ئامر ئەنجامدن لا حكمة شيئا خالد ومن تطوع خيرا فإن الله شاكر عليم وهركز برغبتي خوي بميل خوي متعهدي أنجامي كارك باشبو أو کارەکەی بە هەدەر نەچوە و بێ ئەجر و پاداش نامێنێتەوە چونکە خوا شاکرە لەبیر لە ئەو کارە خێرەکە ئەنجامەدرێت وە قەدری ئەدانێت و بە رەسمیەت ئەیناسێ و پاداشی شایستەی ئەداتەوە و عەلیمە زانایە بە هەرچیشتە هەر کاری خەیرێک بۆی ئەنجام بدرێت ئەگەرچی خۆیشی تەکلیفی نەکردێت و بەندەیەک بە ڕغبەتی خۆی متعاحلی بێت پێ ئەزانێت و بەو جۆرە شکریەکە مباح دەرەجەیە تر ئەیباتە بان ئەیکا بە مەندوب ئەیکاتە مستحب ئەما لەوە زیاتر دەلیلمان نیە کە بچێتە سەرەوە بێتە واجب یا ڕوخ ئەمەش سەفا و مەروە جا ئێستا بۆ ئەوەی کە خلاصەیەک لەم بەحسە مفەسەڵا بە سوورەتێک ڕۆشن تەحویڵ بدرێت و تەسویرێک ڕۆشن لە ئەنجامی حەج و عومرە عەرزە بکرێ مرورێک ئەکەینەوە بە ئەو شتانەوە ئەوەی وا حەج یا عومرە ئەنجامەدات خەریکیانە دوای ئەوەکە وەختی حەج ئەگات وە ئینسان ئیمکانی ئەبێ بۆ ئەوەی کە بڕا بۆ عومرە بەندەیەک لە هەر لایەکەوە ئەکەوێتە حرەکەت واچێ ئەوەڵ شتێک کە پێی ئەگات میقاتی مەکانیە جەیەک وا دیاری کراوە کە لەوێ نیەت بێنێت و داخڵی حەجیا عمرە ببێت و چەند مەحدودیەتێک لە پۆشاک و خۆراک و حرەکات و ڕفتارە وەی پێیان لەوێش جزئیاتێک هەن وەک ئەمەی دوو ڕەکعەت نوێژەکە ئەمجا نیەتی حەج یا عەمرە ئەیەنێ و لەبەیک ئەڵێت و بەو سوورەتە واردی ناو مەراسمەکە بێ هەروا کە ئینسان بە تەکبیری تەحەڕم وتن واردی نوێژ ئەبێت دوای ئەوە لەو پێش وتمان ئەگەر ئیمکانی ئەوە ببوایە کە بەندەگانی خوا یەکڕان بڕوایان بەرەو عەرەفات و ڕۆژی نۆهەمی زەحەجە دوای نیمەڕۆ بگەیشتان ئەوێ ئەسڵ ئەمە بوو کە هەر کەس لە میقاتی خۆیەوە بەرەو عەرەفات بڕوا بەر لە مەکەواهبی حەرەم بن ئەگەر گەرەکیان بێ حەج ئەنجام بە تا لە عەرەفاتەوە حەرەکەت بکەن و بڕۆن و دوای تێپەڕین لە چەند جێگەیەک بگەنە ماڵەکەی خوا حەج ئەنجام بۆ عمرە کە نیاز بە چوون بۆ عەرەفات نییە چونکە ئەسڵ ئەوەیە ئەساس ئەوەیە کە ئینسان لە پێشا حەجەکەی ئەنجام دابێت و بۆ زیاوە تاوان کردنەوەی ماڵی خوا بەجیرن بە گەڕان بە دەوری ماڵەکە هەم بچێتەوە بۆ عمرە چون جارێک چووە و لە عرفاتەوە حرەکەتی کردو بۆ حەزی تر لزومی ئەوە نەماوە بۆ عمرە و کارە کراکەوە بوو یەک ڕاست واردی حرەم بێت و ئەچێت تەوافەکەی ئەکات و نەجاتەکە بەڵام وتمان ئمکانی ئەوە بۆ ئەغڵەبی بەندەگانی خوا نیە کە یەکپاس بەرەو عەرەفات بچن کەوابوو وەختێک ئەڕۆن لە پێشا واردی حەرەم ئەبن و لەوێ مەراسمی ئەمرە ئەنجام بدەن تا وەختێک کە نزیکی زمانی حەجە بێتەوە ڕۆژی هشتی دڵحەجە ئەو وەختە ئەچنە دەرەوە بۆ عرفات و لەوێوە شروعاتەنێنەوە جا بنا لەسەر ئەمەی کە عمرە بەر لە حەج ئەنجام ئەدرێت تەرتیبەکە ئاوا ئەبێت لە میقاتا ئەحرام نیەت هێنان دوای واردی حرم بوون چوون بۆ لای ماڵی خوا و تەواف و گەڕان بە دەوریا کە بەو نیەتە و بەم تەوافە عمرە تەواو ئەبێت و دوایی ئەچێ سەری ئەتاشەیە کۆی ئەکاتەوە و لە عمرە نەجاتێت و ئەگەر بێتی بوو زیاوە خێرێکیش ئەنجام با ئەچێ ئەگەڕێ بە دەوری سەفا و ئەگەڕێ بە سەفا و مەروە ئەم تەوافە کە ئەوەڵین تەوافە لەگەڵ تەوافی حەج لە ڕۆژی جەژنە و لەگەڵ تەوافی وەدا خواحافزیکردن لە ماڵیخوا فەرقێکی هەیە ئەویش ئەوەیە کە چون ئەمە ئەوەڵین جارە ئینسان ئەگاتە ئەوێ ئەوەڵ جارە کە ماڵی خوا ئەبینێت و ئەچێ بە دەوریا ئەگەڕێ ئەوانەی کە ئەچن بۆ حەجیا عمرە ئەمە ئیمکانی نییە دەوری ئینیش کابە کە مەسجد الحرام مەسجد من کابەیە دەوری ئەویش ئەو مزگەوتە گەورەی کە ئێستا هەیە لە هەر کوێیە ئەنجام بدرێت هەر جائزە لە شوێن ئەوە هەروە کەوتمان ئەگەر گەرەکی بوو زیاوە خێرێ با ئەچێ گەڕێ بەسەر هاومەروە ئەمجار سەری یا ئەتاشێت یا کۆتای ئەکاتەوە و لە عمرە دەستی خاڵی ئەبێت و تەواو ئەبێت ئەڵبەتە ئەمە بۆ کەسێک کە هەندی لەگەڵ خۆی نێنابێ حیوانێکی بە سەوقات نێنا ئەوەی کە بە سەوقات حیوانەکە یێنابوو هەروە ئەمێنێتەوە لە حاڵەتی ئیسلام دەرناچێت تا وەختێک کە حەجەکەیشی ئەنجام بە ئەمێت دوای گەڕان بە سەفاو مەروا هەر بەو سورەتە ئەمێنێتەوە و تا وەختێک کە حەج ئەنجام با دوای ئەوە یەکسەرەیتر لەو مەحدودیەتە دایچ ئاوەم کردی بە یانێ بە نیەتێنان دەمی قاتەوە و هاتن بۆ لای ماڵی خوا و تەوافکردن و دوایش ئیزافەی ئەوە بۆ زداوە خیرێک دەستکەوتن گەڕان بە سەفا و مەروا و بۆ ئەوەی واهدی نەیە ناوە سەرتاشین و بەر لەوە ئەگەر مسلمانان ئیمامێکیان ببێت ڕەهبەرێکیان ببێ ئەچێ لە دۆڵی عرفە لە وێست خەندانیەکەکە دوای ئەوە و دوای جەمعی دوو نوێژەکە بەیەکەوە ئەڕۆنە عرفات و لەوێ بۆ بەڕووی بەردەکان بە جۆرێک کە کەژێک بەناو جەبەل مشات لە بەردەست بەردەنیانە ببێت ڕوو بکەنە ئەو کەژە و زمنن ڕوو بکەنە قیبلە ئەوێسن تا ئێوارە کە هەموو ئەوانەی وا هاتن بۆ ئەنجام حەج جەم ئەبن لەوێ کە هەمووی جەم بوونەوە ئێوارە دەر لەوەی کە نوێژی مەغری بکەن چونکە نوێژەکە جەمە یەکەنەی خنە لە عشا لەوێوە خۆیان بەرەدەنەوە و بە ئارامشەوە بەرە و مزدەلفە ئەکەونە ڕێ ئەگەنە مزدەلفە نوێژی مەغرب و عشا جەمەکەن لەوێ ڕاکشێن و ساحەتی بۆکەن تا بەیانی نوێژی بەیانی ئەکەن و دوای ئەوە ئەڕۆن بۆ لای مەشعر الحرام دەست ئەکەن بە ذکر و یادی خوا تەکبیر و تەهلیل و دوعا و هەر زۆر ذکرێک تا نزیکی خۆرکەوتن بەر لە خۆرکەوتن لەوێەوە خۆ بەرەدەنەوە و ئەڕۆن بەرەو مێنا لە جێەکە بەناو بەخن محەسر تێ ئەپەڕن هەتا ئەگەر کەسێک ئەو قسمەتە بزانێ باشترە کە لەوێ مقدارێک حرەکەتەکەی کەم بکاتەوە لەو بەفن مفەسرە دوای ئەوە لە چەند ڕێیەک کە لەوێ هەن ڕێی ناوەڕاستیان ئەگرن و ئەرۆن تا ئەگەنە بەردە گەورەکە لەو سێ بەردەی وە ڕێزیان لێ ئەدرێ ئەچن هەرکام حوت ڕێز ئەدەن لە ئەو بەردە گەورە لە دوای ئەوە ئەڕۆن بۆ ئەو جێک حیوانی کاسەر بڕێت هەر کەس هەرچێکی هەیە لە هەدی سەری ئەبڕێ خۆی لی ئەخوات و بەشی ئەوانەی کە لە سوورەی حەجاوەستیان کرا لێ ئەدا دوای ئەوە طبعا بەر لە مەژە نوێژی جەژنیش ئەنجام دراوە دوای ئەمانە وەختی ئەوەیە کە لەوێوە خۆ بەردەنەوە بڕۆن بۆ لای ماڵەکەی خوا ئەوەی وە مەراسمی ئەساسی حەجەکە تەواف و گەڕانە بە دەوری ماڵەکەی خوا ئەنجامی بن دوایی نوێژنی مەڕۆ بکەن ئەمجارە باشیشە کە بڕۆن بۆ لای زەمزەم و لە ئاوی زەمزەم خۆن دوایی نیمەڕۆ ئەکەونەوە ڕێ ئەڕۆنەوە بۆ منا شەو لەوێ ئەمێنەوە کە بەیانی هەریەک حەوت دانە ڕێز بن لە هەر کام لە سێ بەردەکان یعنی هەر یەکێک لەو بەردانە حەوت ڕێز ئەو ڕۆژە ئەمێنەوە لە مینا شەوی دووهەمیش وان لەوێ بۆ ئەوەی کە ڕۆژی دووهەم لە ئەیام تەشریق ڕۆژی دوای شەوی دووەمیش هەم ئەو کارە تەکرار بکەنەوە جا ئەگەر کەسێک دڵی پێوە بوو ئەو ڕۆژەیش ئەمێنێتەوە و شەویش ئەمێنێتەوە کە ڕۆژی سێهمیش ئەو کارە بکە کەسێکیش دڵی پێوە بوو ئەتوانێت لە دوای ڕێدانی ڕێزەکانی ڕۆژی دووهەم بگەڕێتەوە ئەمە بەم تەرتیبە مەراسمی عمرە و حەج و متعلقات یان مقدمات و ملحقات هەمووی تەواوە جا ڕا ئشارەیەک سەرعیش بکەم کە زیارەتی قبری پێغەمەری خوا عليه الصلاة والسلام جزئی مەراسمی حەج و عمرە نییە و شتێکە جیا لەوانە و ئەگەر کەسێک ئەنجامی نەدات نەخسێک لە حەج و عمرەکەیا پەیانە ئەو بۆ خۆی شتێک مستەقل دوای ئەمە ماوە بچینە سەر بەحسی مەسئلەی شکارکردن لە وەختێکا کە کەسێک وا لە حاڵی ئەنجامی مەراسیمی عومرە یا حەجە هەروە کە لەوە پێش ئشارەمان کرد بە نیەتی حەجێنان مەحسولیەتێک بۆ ئینسان هەیە بێ وهروە بە نیەتی عومرە هێنان لە زمینەی خۆراک و پۆشاک و بەسبەتی عمومی لە زمینەی حرکات و ڕفتاری مەحدودیتێک کە لە نیەتێنانەکەەوە ئیدامەی ئەبێت تا تەواوکردنی مەراسی حەج و عمرە دوای ئەوە کە موقەڕەڕ بووە کە ئەوەی وا لە خاڵی ئەنجامی حەج یا عومرە حەقی شکارکردن و لە شکار خواردنی نییە، بەیان ئەکا کە خۆ حەڵاڵ کرا بۆتان کە لە بەستەزمانەکان لە ئەنعام یانێ لە وشتر و گاو مەڕ و بزن خطاب بە ئەوانە تاکە ئیمانیان هێناوە حەقیان ناسیەوە تەسلیمی بوون بە سورەتی مزمەر کە ئێستا تەفسیلاتێک لەو حەقیان بۆ بەیانەکە بە سورەتی مقدمە دەستور ئەدا کە بە عقدەکان بە ئەو قەراردادانەی وا لە بەینا ئەبەسترێن وەفا بکەن و بە تەواوی ڕعاەتیان بکەن و بیان بەنەسەر وتمان بە سورەتی موقەدمە چونکە لە دواییا لە سورەکە زۆرێک لەو قەراردادانە مەسرح کرێت جا چ قەراردادی بینی خوا و ئینسان ئەو ئەوامر و نەواهەیە کە سادری ئەکا ئەبێ بە تەواوی ڕایەتیان کرێ و چ ئەو قەراردادانەی کە لە بینی ئینسانەکانە نسبەت بە یەکترە لە شوێن ئەوە حەڵاڵ کرا بۆتان کە تەغذیەیان لێ بکەن بێجگە ئەوەی وا بێجگە ئەو مەواردەی وا دانە دانە شوێنی هەڵەکرێ و ئەخوێنرێتەوە بە سەرتانە و بەیانی ئەکرێت بە دوایە چەند شتێ ئیسسناکە